هورمهەب لە دوای ئەوەی کە لە غەزەدا هێزە فریاگوزاریەکەی میسری خستە سەر سوپاکەی خۆی هەرچیەک ئەسپی سووریای باشوور هەبوو هەمووی کۆکردەوە و سەربازەکان و گالیسکەکانی ناچار کرد کە ڕاهێنان بکەن و ویستی هێرش بکاتە زەر ژوپێ کە یەکێک بوو لە بەندەرە گەورەکانی سوریا بەڵام بەر لە هێرشەکە بانگەوازێکی بەهۆی سیخوڕەکانەوە بۆ ئەو بەندەرە نرد کە لە هەموو شارەکانی سوریادا گەیشتە گوێی خەڵکی لەم بانگەوازەدا هورم هەب بە دانیشتوانی شارەکانی سوریای ڕاگەن کە من بۆ ئەوە نەهاتووم ئەم وڵاتە داگیر بکەم، بەڵکو بۆ ئەوە هاتووم کە شارەکانی سوریا ڕزگار بکەم و خەڵکی شارەکان ئەبێ من بە ڕزگارکەری خۆیان بزانن. ئەبێ ئەوە بڵێم کە لە ڕابردوودا بەر لەوەی سوریا لە ژێر دەستی میسردا بێتە دەرەوە بکەوێتە دەستی ئازیرۆ و هاتی، هەر یەکێک لە شارەکانی سوریا خاوەنی سەربەخۆیی خۆی بوو. لە هەر شارێکدا پاشایەک فەرمانڕەوایی ئەکرد. دانیشتوانی ئەم شارانە لەبەرەوەی کە بە ئازادیە ژیان و بازرگانیانە کرد دەوڵەمەند بوون بەڵام لە دوای ئەوەی کا زیرۆ هاتە سەرتەخت ڕێوڕسمی کۆنی هەڵوەشاندەوە و سەر بەخۆی شارەکانی لەناو برد و پاشاکانی ئەو شارانەی دەربەدەر کرد و سەرانەیەکی زۆری لە هەر یەکێک لەو شارانە سند ئازیرۆ لەبەرەوەی چاوچنۆک بوو ئەم شارانەی بەهاتی فرۆشت و هاتیش بە دڵڕەقی و چاو برسێتیەکی تایبەت بە خۆیەوە بە جۆرێک دانیشتوانی شارەکانی تەنگاوە کرد کە ئەوان هەرگیز سەردەمی فەرمانڕەوایەتی هاتی فەرامۆش ناکەن. هورمهب کە ئیزانی خەڵکی سوریا لە ستەمی هاتی بێزار بوونە، لە ڕاگەیاندنەکەی خۆی دا وتی، من کە هورمهب و کوڕی شاهێنم، هەموو شار و گوند و ئاوەدانییەک لە بەندی کۆیلایەتی ڕزگارەکەم و جەخت لەسەر ئەوە ئەکەمەوە کە هەر یەکێک لە شارەکانی سوریا لەمە بەدوا وەکو جاران ئازاد و سەربەخۆ بن و ئەو پاشایانەی کە بەر لە دەسەڵاتی ئازیرۆ و هاتی لەم شارانەدا پاشایەتیان ئەکرد دیسانەوە دێنە سەر تەخت و سەردەمی بەختیاری و ڕووگەشی شار و شارۆچکەکان و گوندەکانی سوریا دووبارە بێتەوە. پرمهپ لەو بانگەوازەی خۆیدا داوای لە هەموو شارەکانی سوریا کرد کە لە دژی هاتی ڕاپەڕن و ئەوان دەربکەن و وتی هەر شارێ کە لە دژی هاتیدا شۆڕش بکا ئەکەوێتە بەر پاڵپشتی منەوە بەڵام ئەو شارانەی کە لە بەرامبەر سوپای میسردا بەرگری بکەن لە دوای سەرکەوتنی میسرەکان ئەکەوێتە بەر تاڵانی و دانیشتوانی بە بەندەی و کەنیزی ئەفرۆشین و شوورەی شارەکە ئەڕوخێنین بە جۆرێ کە لە دوای ئەوە هەرگیزە و شارە ئاوەدانی بە خۆیەوە نەبینێ ڕاگەاندنەکەی هورم هەپ لە نێوان دانیشتوانی سووریا و هاتیدا ناکۆکیەکی گەورەی دروست کرد و مەبەستی هورم هەبیش هەر ئەوە بوو کاتێک کە سوپای هورمهەپ بەرەو بەندەری ژوپێ کەوتە ڕێ کاپتا لە غەزە دامایەوە چونکە هێشتا دڵنیا نەبوو کە هورمهەپ لە ژوپێدا سەر بکەوێ چونکە ئەیزانی کە ئازیرۆ هاتی لە سووریادا خەریکی کۆکردنەوەی سوپان ڕوژۆی سەرەگا لە دواییدا لەگەڵ کاپتا ئاش بۆ چونکە زانیتی کە ئەو جاسوسی ئازیرۆی پاشای سووریا نەبووە و خزمەتی بە میسر کردووە و جگە لەوەش کاپتا ئەوی لە دڵەڕاوکێی چوار سەد کورتانەکەی کە دیار نەبوو ڕزگار کرد و پێی وت کە کەس ئەو کورتانانەی نەدزیوە بەڵکو سەربازەکانی ئەو لە تا و برسێتی ئەو کورتانانەیان خواردبوو کە لە پێستی مەڕ دروست کرابوو. سەرەگا لە دوای ئەوەی کە زانی کەس کورتانەکانی نەدزیوە و سەربازەکانی خۆی ئەو کورتانانەیان خواردووە، شێتەکەی چاک بووە و ئێمە دەست و قاچمان کردەوە و ئازادمان کرد ئەبێ ئەوە بڵێم کە لە دوای ڕۆشتنی هورم هەبوو سوپاکەی من لە غەزە دامامە و بینیم کە چۆن چاوەکانی زیندان بانەکە بە شێوەیەکی کاتی چاک بوو و بینایی هاتەوە سەرەگا لە دوای ڕۆشتنی هورم هەب دەواازەی شارەکەی داخست و وتی لەمە بەدوا ڕێگا نادەم هیچ سوپایەکی میسری بێتە ناو شارەوە و لێرەدا ببنە مای زەحمەتی من لەبەر ئەوەی کە فەرماندەی غەزە کارێکی نەبوو لەگەڵ کاپتادا کە ئێستا ببووە هاوڕێی ئەینۆشیەوە و ئەیڕوانیە یاری زارهەڵدانی کاپتا و زیندانبانە پیرەکە کاپتا و ئەو پیرەمێردە لە بەیانیەوە تا ئێوارە ئایان خواردەوە و زاربازیانە کرد و بەشەڕهاتن چونکە زیندانبانەکە کاتێک کە ئەی دۆڕان تووڕابوو هەوڵیەدا کە لە گەمەی دووەمدا بڕی گرەوەکە کەم بکاتەوە بەڵام کاپتان ناچاریە کرد کە لەسەر کانزایەکی زۆرتر گرەو بکا کاتێک کە هێزەکەی هورم هەب گەیشتە ژوپێ یاریەکەی کاپتا و زیندانوانەکەش زیادی کرد و من بیستم کەوان جارێکی تر لەسەر 150 هزار دین زێر گرەویان کردبوو کاتێک کە هورم هەب توانیتی قلیشێک لە شوورەی ژوپێدا دروست بکە زیندانبانە پیرەکە نەک هەر بڕی ئەو پارە قەرزەی دۆڕان کە لە لای کاپتا بوو بەڵکو دوو سەد هەزار دەینیشی پێ قەرزار بووە، بەڵام کابتا پیاوەتی کرد و داوای ئەو زێڕەی لێ نەکرد، بەڵکو چەند حەڵقە زێڕێکیشی دا پێی، بە شێوەیەک کە کاتێ من و کابتا ویستمان لە غەززەوە بەرەو ژوپێ بڕۆین، ئەو پیاوە پیرە لە پێزانینی ئەو چاکەی کە کابتا لەگەڵیدا کردبووی، دەستی بە گریان کرد. من نازانم کە ئایا کاپتا بە زاری تەواو و ساغەوە یاری لەگەڵ پیرەمێردەکەدا کرد یان بە زاری ساختەوە بەڵام ئەمزانی کە لە یاری زار هەڵداندا زۆر شارەزا بوو لە دوای ئەوەی کە ئێمە لە غەزە ڕۆشتین باسی ئەم یاری زار هەڵدانە کە چەندین هەفتەی خایاندووە و دوو لایەنی ڕکەبەر لەسەر چەند ملیۆن دەین زێڕ گرەویان کردووە لە سەرتاسەری سوریادا دەنگی دایەوە. زیندانبانە پیرەکە لە دوای ڕۆشتنی ئێمە دیسانەوە کوێر بوو. بەو زێڕانەی کە لە کاپتای وەرگرتبوو لە نزیک شوورەی شارەکەدا کوڵبەیەکی دروست کردبوو و مایەوەی ژیانی لەو کوڵبەیەدا بەسەر برد. لەبەر ئەوەی کە غەززە لە دوای ڕزگاربوون لە دەسهاتی گرنگی بازرگانی ڕابردووی بەدەست هێنایەوە، بازرگان و ڕێبوارێکی زۆر هاتنە ئەو شارەوە و هەر کەسێک کە لە دەرەوە یان لە ناوەی سوریاوە ئەهاتە ئەو شارە ئەیەوی زیندانبانە پیر و کوێرەکە ببینێ و باسی قومارکردنە گەورەکەی ئەو کابتە کە تا ئەو کاتە لە سووریا و میسردا بێ هاوتا بوو لە دەمی خۆیەوە ببیستێ و پیرەمێردەکە بە خۆشحاڵی و شانازییەوە هەموو وردەکارییەکانی گەمەکەی بۆ خەڵکەکە گێڕایەوە کە هێشتا هەر لە بیری مابوو و کاتێک کە ئەگەیشتە و جێگای کە لە دەسێکدا بە یەکجار هەڵدان 150 هەزار دەین ئەدۆڕێنێ خەڵکی لە سەرسامیدا هاواریان نەکرد چونکە نیان بیست بوو کە تەنانەت فیرعونێکیش بتوانێ بەیەک زار هەڵدان 150 هزار دین بدۆڕێنێ و هەر کەسێک کە بۆ بینینی پیرەمێردەکە ڕۆشت کەمێمز یان زیوی پێبەخشی بە شێوەیەک کە ناوبانگی قومارکردنەکەی ئەو پیاوە کوێرە بووە هۆی دابینکردنی بژێویەکی باش بۆ خۆی و ئەوەندەی کە من بزانم تا ئەو ڕۆژەی کە زیندوو بوو بە ئاسوودەی ئەژیا و لەوانەیە ئەگەر کاپتا سەرمایەکی بدایەتێ کە خۆی سوودی لێوەربگرێ پیرەمێردەکە بەو شێوەیە بەخۆشی ڕای نەئەبوارد کاتێک کە شاری ژوپێ کەوتە دەست هورم هەبەوە و من و کاپتا گەیشتینە ئەوێ ئەو کاتە من بۆ یەکەمین جار بینیم کە کاتێ سەرکەوتوانی شەڕ ئەچنە ناو شارێکی دەوڵەمەندەوە لەوێدا چیەکەن کاتێ هورم هەب شاری ژوپێی گەمارۆدا لە ڕۆژەکانی دواییدا بەر لە خۆ بەدەستەوەدانی ئەو جێگایە خەڵکی لە دژی هاتی هەڵسان و بۆ ڕزگارکردنی خۆیان فیداکاریان کرد بەڵام هرم هەب بە بەهانەی ئەوەی کە شۆڕشی هەر شارێک لە کاتێکدا دەستی پێکردووە کە هیچ سوودێکی بۆ سوپای میسر نەبووە ڕازی نەبوو کە ئەو شارە لە تاڵانکردن ببەخشێ پاشان ماوەی دوو هەفتە سەربازانی هورمهەب شارەکەیان ڕووتاندەوە و کاپتا توانی لەم دوو هەفتێدا دەوڵەمەند ببێ چونکە سەربازانی هورمهەب چارە نەبوو جگە لەوەی کە کەلوپە لە تاڵان کراوەکان تەنها بە کاپتا و کرێکارەکانی بفرۆشن و لە بری ئەوە ئاوی جۆ و شەرابی لێ بکڕنەوە و کاپتا فەرشی گرانبەها و سەکۆی دار و مێزی نایاب و بتی خوایەکانی تەقریبەن بە خۆڕایی ئەکڕی سەربازەکان کە هەر یەکێکیان کۆمەڵێ ئەسیریان هەبوو هەر سریانیەکیان بە نرخی دوو حەڵقە مس ئەفرۆشتە کاپتا چونکە کڕیارێکی تر نەبوو، بە پێی ئەو مافەی کە هورمهەب دابوویە کاپتا هیچ کەسێکی تر نەیەتوانی کەل و پەلە تاڵانێکان و بەندە و کەنیزەکان بکڕێتەوە لەو شارە دا بوو کە من بینیم هیچ دڕندەیەک بەرامبەر بە مرۆڤ ترسناکتر و دڕندانەتر لە خودی مرۆڤ نیە و کاتێک کە دەستەیەک مرۆڤ بەسەر دەستەیەکی تردا زاڵە بن بە جۆرێک لەگەڵ ژێر دەستەکانیاندا ڕفتارەکەن کە دڕندەکانی ناوچەکانی باشووری میسریش لەگەڵ گیانداری دارستانەکانی خۆیاندا بەو جۆرە هەڵس و کەوت ناکەن چونکە دڕندە کاتێک کە تێر بوو ئیتر کاری بە گیانەوەرانی دارستانەوە نییە مەگەر برسی بێ بەڵام ئەم گیانەوەرەی کە ناوی مرۆڤە هەرگیز تێر نابێت و ئەگەر هەموو دەوڵەمەندی سووریا و بابل و میسریشی بدەیتێ هێشتا هەر خەڵگە کوژێت و خانوو وێرانەکە بۆ ئەوەی بتوانێت سامانێکی زیاتری دەست بکەوێ و کاتێک کە بۆی دەرکەوت ناتوانێت شتێک لە خەڵکی بسەنێ کە دەوڵەمەندەکەی پێ زیاد بکە لە توڕەیدا خەڵکی ئەکوژێ کە بۆچی سودی بۆ نیە و نابێتە هۆی زیاتر دەوڵەمەند بوونی من ڕوانیم کە لە ژوپێدا سەربازانی میسر خانوەکان ئاگر تێبەرەدەن بۆ ئەوەی لە ڕووناکی ئاگرەکەدا شەوانە بتوانن شەراب بنۆشنەوە خۆیان سەرگەرم بکەن من بینیم کاتێک کە سەربازەکان داروونەداری بازرگانەکانیان تاڵانە کرد دوایی خۆیانیان ئەشکەنجەدا کە بڵێن زێڕ و زیوە پەنهانیەکانی خۆیان لە کوێ شاردۆتەوە بینیم سەربازەکانی میسر لە چوارڕیانەکاندا ئەوەستان و هەر کەسێک کە بەوێدا تێپەڕایە چ ژن چ پیاو و چ مناڵ و چ بەساڵاچ و هەمویانە کوشت و ئامرازی نیشانە نانەوەی تیرهاوێژە میسرەکان ژن و پیاو و مناڵانی شاری ژوو پێ بوو من وامەزانی کە ئەو دیمەنانەی لە شاری تەبەزدا لە کاتی جەنگی خویەکاندا بینی بووم بە ترسناکترین دیمەنێ لە قەڵەمەدرێ کە من لە هەموو سەردەمی ژیانمدا بینیبێتم، بەڵام کاتێ کە تاوانکارییەکانی سەربازانی هرم هبم لە شاری ژوپێ دا بینی، زانیم کە کارەساتەکانی شاری تەبەز لە چاو ئەوە لە گاڵتەکردن و یاری ئەچوو. لە تەبەسدا هەرچۆنێ بێ لەبەرئەوەی کە هەردوو لایەنی لایەنگری ئامون و ئاتون میسری بوون هەندێ جار بەزەییان بە ژن و مناڵەکاندا ئەهاتەوە و هەموویان وەکوو ژن و مناڵەکەی من نەئەکوشت بەڵام سەربازانی هورمهەب لە ژوپێدا مناڵانی شیرەخۆرەشیان ئەکوشت و هورمهەبیش ئەوانی بە تەواوەتی ئازاد کردبوو ڕێگەی لێ نەئەگرتن من وا هەست دەکەم کە ڕەشەکوژی و چەپاوڵی سەربازانی هورمهپ لە شاری ژوپێدا فەرامۆش ناکرێ و لەم قەتڵ و عام و تاڵانکاریە بێوێنەیەدا سەربازەکان لەزەتی دەستکەوتنی دەوڵەمەندیان چەشت من ئەتوانم بڵێم کە هورمهپ بانقەد سەربازەکانی لەو شارەدا بەرەڵا کرد بۆ ئەوەی ئەوان بزانن کە تاڵانی ماڵی خەڵکی و بەدیلگرتنی ژن و مناڵە بێتاوانەکان چەند بەلەزەتە و لە ئایندەدا بۆ دەستکەوتنی ئەو جۆرە چێژ وەرگرتنە بەرەو پیری هەموو جۆرە مەترسیەک ببنەوە و هەرواشی لێهات و لە دوای کۆتایی هاتنی جەنگی ژوپێ کاتێک کە هورم هەب هەوڵی دا شارەکانی تری سووریا بگرێتەوە سەربازەکانی ئەو بۆ بەدەستهێنانی شەراب و ژن و زێڕ ترسیان لە هیچ مەترسیەک نەبوو پێشوازیان لە مردن ئەکردەوە. یەکێک لەو شتانەی کە سەربازەکانی میسری والەیە کرد کە هەتا سەرکەوتن تێ بکۆشن یان بمرن ئەوە بوو کە ئەیانزانی سەربازەکانی ئازیرۆ ئەسیر ناهێڵنەوە و هەر سەربازێکی میسری خۆی تەسلیمی ئەوان بکا بە زیندوویی کەوڵیەکەن و بەهانەکەیان ئەوەبێ کە ئەو سەربازە وەکوو هەموو سەربازە میسریەکانی تر بەشداری لە قەتڵ و عام و چەپاوڵی شارەکانی سووریادا کردووە کاتێک کە هەواڵی قەتڵ و عام و تاڵانی شاری ژوپێ گەیشتە شارەکانی تری سووریا چەند شارێک لە ترسی گیانی خۆیان ڕاپەڕیتن و هێزەکانی هاتیان لە شار وەدەرنا و هەر کە هورم هەب گەیشت دەروازەکانی شاریان بە ڕوویدا کردەوە. من لەبارەی تاوانکارییەکانی سەربازانی میسڕ لە سوریادا چیتر نادوێم، چونکە هەر کاتێک کە بیر لەو دڕندەییانە ئەکەمەوە لە تا و پەژارە دڵم لە ناو سینەمدا وەکو بەردێک قورسەبێت و دەستەکانم ئەلەرزێن و ناتوانم ئەم وێنانە لەسەر پاپیرۆس بکێشم. هەر ئەوەندە ئەڵێم کە بەر لەوەی هورمهب بچێتە ناو شاری ژوپێوە، لەو شارەدا جگە لە مناڵان کە نەژمێردرابوون بیست هەزار کەسی تیا ئەژیا، بەڵام کاتێ کە هورمهب لەو شارە ڕۆیشت تەنها سێ سەد کەسی تیا مایەوە. شەڕەکانی تر کە هورمهب لە سوریادا کردی هەموویان وەکو شەڕەکەی شاری ژوپێ بوو، من کە بە ناوی پزیشکێکەوە لەگەڵ سوپاکەی هورمهبدا بووم و بریندارەکانم چارەسەرەکرد، توانیم ببینم کە جۆری مرۆڤ چۆن ئەبێتە گەورەترین نەخۆشی بۆ هاوچەشنەکانی خۆی شەڕی سووریا ماوەی سێ ساڵی خەیاند و هورم هەب چەند جارێ سوپای ئازیرە و هاتی تێکشکاند و ئەگەرچی دوو جار گالیسکەکانی هاتی هێزەکەی هورم هەبیان خەڵەتاند و گەمارۆیاندا بەڵام ئەو توانی خۆی بگەێنێتە پەنای شاری غەزە و سوپاکەی خۆی لە لە ناوچوون بپارێزێ و لەبەرەوەی کە هورم هەب بەردەوام پەیوەندی دەریایی خۆی لەگەڵ میسردا ئەپاراست هەموو جارێ ئەیتوانی داوای هێزی فریاکەوتن لە میسر بکات و لە شوورەکە دەربچێت و درێژە بە شەڕ بدا بەهۆی ئەم جەنگە سێ ساڵەیە شارەکانی سوریا کاول بوون و خەڵکی لە هیچ جێگایەکدا ئاسایشیان نەبوو، شار و گوندەکانیان بەجێ ئەهێشت و پەنایان بۆ شاخەکان ئەبرد، مەگەر لەو شارانەی کە کەوتبووە دەست میسرەوە، چونکە لەم جێگایانەدا کە کەوتبووە دەست میسرەوە خەڵکی ئاسایش و ئازادیان هەبوو ئەیانتوانی کشتوکاڵ و بازرگانی بکەن، بەڵام هەروەکو چۆن شارەکانی سوریا بەهۆی ئەم شەڕە سێ ساڵەییە وێران بوو، شار و گوندەکانی میسریش لە ماوەی ئەم سێ ساڵەدا لە خەڵکی چۆڵ بوو بە درێژایی هەردوو بەری وشکانی نیل شار و ئاوەدان یەک نەبوو کە تیایدا ماڵەکان یەک یان چەند پیاوێکی خۆیان لە شەڕی سوریادا لە دەست نەدابوو بێ بەڵام هورم هەب ئەیوت کە ئەم فیداکاریانە لە ڕێگەی گەورەی میسرە و وڵاتی خاوەن خاکی ڕەش گەورە کاتەوە. لەم سێ ساڵەدا کە هورمهب بەردەوام لە سوریادا ئەجەنگا من هەمیشە لەگەڵ سەربازەکانیدا بووم و بریندارەکانم چارەسەرەکرد، ئەگەرچی لە ڕووی پزیشکی و نەشتەرگەرییەوە فێری ئەزموونی نوێ بووم بەڵام پشتم چەمییەوە و لۆچ کەوتە دەموچاوم. ئەوەندە کارەساتی ترسناک و تاوانکاریم بە چاوەکانی خۆم بینی کە نەرمونیانی و وێژەی هزریم بەرەو نەمان چوو، منیش وەکو پزیشکە پیرەکان بە تووڕەییەوە ئەدوام و بە پێچەوانەی سەردەمی گەنجێتی لەگەڵ نەخۆش و بریندارەکاندا میهرەبانیم نەئەکرد، لە ساڵی سێیەمی شەڕەکەدا نەخۆشی تاعوون لە سوریادا بڵاو بۆوە و هۆیەکەشی ئەوە بوو کە تاعوون زیاتر لە دوای شەڕە درێژخایەنەکاندا دروزەبوو چونکە لاشەکانی کۆمەڵی مرۆڤ لە یەک جێگادا کۆئەبۆوە و لەبەرئەوەی کە نایانەتوانی ئەو لاشانەی مۆمیایی بکەن و بیاننێژن وەیان بە بێ مۆمیایی کردنیش لە ژێر خاکدا بیشارنەوە، تەرمی ئەو مرۆڤانە لە هەمان جێگادا پەرت و بڵاو ئەبۆ و ئەبووە هۆی بڵاوبوونەوەی نەخۆشی تاعون، کە نەخۆشیەکی لێگرەوە واتە ساریە.